لە پلە و پایەیاندا جیاوازن بەڵام هەمویان لەوەدا هاوبەشن کە کەسانێکی هەڵبژێردراون و مەزهری تەجەلی زیاتی پەروەردگار خی گەورە کردوونیەتە بەندەی نزیک و تایبەتەکانی خۆی و لە ژێر چاودێری خۆیدا پەروەردەی کردوون ڕێی نەداوە جگە لە زیاتی خۆی هیچ شتێکی تر لە دڵیاندا تەخت دابنێت وەک سەرجەمی پێغەمبەران بگرە لەوانیش زیاتر حەزرەتی محەممەد درودی خی لێبێ جگە لە خی گەورە چاوی هیچی تری نەدیوە و هەمی شەڕووی لەو بوو بەڵێ جگە لەو خویە عەزەوەجل لە هیچ شتێک نەیتوانیوە دیدەی پێغەمبەر بۆ لای خۆی لار بکاتەوە و ڕووی پێوەرجێڕێ هەر لەو ساتەوە کە چاوی بە دنیا هەڵهێناوە خی خۆی دیوە کاتێکیش بۆ دواجار چاوەکانی لێکنا دەیفەرموو اللهم الرفیق الاعلی با ئەوە لە دایکی ئیمانداران حەزرەتی عیشە ڕزای خوای لێبێ ببیست هەر کاتێک پێغەمبەری خوا نەخۆش بکەوتایە دەهات بۆ لام و دەیفەرموو دوام بۆ بکە منیش بەو نیازەی بەرەکەتی دەستی ببێتە مای شیفا دەستی مبارەکیم دەگرت و دەستم دەخستە سەرسەری ئەو سەرەی کە لە سەرووی کات و شوێنەوەی و دەکەوتمە دوعاکردن کەچی لە دوایین نەخۆشکەوتنیدا کاتێک ویستم دەستی بگرم بە توندی دەستی کێشایەوە دواوە فەرمووی اللهم الرفیق الأعلى دیار بوو ئیتر پێغەمبەری خوا دەیویست دۆستە دنیاییەکانی بەجێ بهێڵێت و لە ڕەهەندێکی تردا بگات بە حزوری پەروەردیگاری کە دۆستی ڕاستەقینەیە کەواتە هۆکاری هاتنی ئەو هەموو پێغەمبەرە بە تایبەتی پێغەمبەری پێشەوامان بۆ دنیا چی بووە کە هەر لە ساتی یەکەمی هاتنیانەوە بۆ دنیا هەتا ماڵ ئاوایی و جیابوونەوەیان هەر لەو چەشنە ژیانەدا ژیاون بۆ بەدەستێنانی چمە بەستێک هاتون توێژینەوە لەم بابەتە گرینگە لە دووڕەوە گرنگی و بایەخی زیاتر بەدەست دەهێنێت یەکەم خستنەڕووی کۆمەڵە بەڵگەیەکی گومان بڕ بۆ ئەوانەی کە مەقامی بڵندی پێغەمبەرایەتی نابین هەروەک کەسانی ئاسایی تەماشای پێغەمبەران دەکەن دووهەم تیشە خستنە سەر ئەو ڕێباز و شێوازەی کە میراتگرانی داوای نەبووت پێویستە لەم ڕۆدا ڕەچاوی بکەن لێکۆڵینەوە لەم بابەتە لە هەر ڕوێک لە ڕوەکانیەوە بێت پانتایی و فراوانی بابەتەکە ناگۆڕێت بۆیە ئێمەش بەبێ گوێدانە هیچ ڕێزبندیەک هەوڵ دەدەین بیر و بۆچوونەکانمان لە شێوەی چەند بڕگەیەکدا بخەینە پێشچاو بەندایەتی ئامانجی نردنی پێغەمبەران لەگەڵ ئامانجی بەدیهێنانی مرۆڤ لە هەمان خاڵدایەک دەگرنەوە ئەویش هێڵی بەندایەتیە قورآانی پیرۆز ئاماژە بەم لایەنە دەکات و دەفەرموێ ئەگەر نا پێکەوەنانی سامان و کۆشک و تەلار یان نەوسنی و ڕابواردن و بوونە خاوەن ماڵ و مناڵێک کە تەنها ڕووی لە دنیا بێت نابنە ئامانج بەڵێ ڕاستە ئەمانە پێداویستی سروشتی ئادەمیزادن بەڵام هەرگیز نابنە تەوەر و ئامانجی بەدیهێنانمان جایی تر پێغەمبەران بۆ نیشاندانی ئەم ڕێگە ڕاز ئامێزە هاتوون قۆڕانی پیرۆستی شک دەخاتە سەر ئەم ڕاستیە و دەفەرموێت کە بیر و هۆش و ژیری خۆی خستە کار و بە شوێن ڕاستیدا دەگەڕا خوای شیدایەتی دەدا هەشیان بوو خۆی شایستەی گومڕایی دەکرد و بەسەریدا دەچەسپا کەوابوو بگەڕێن بەسەر زەویدا و سەرنج بدەن بزانن چۆن بوو سەرنجامی ئەو کەسانەی بڕوایان بە بەرنمەی ئێمە نەبوو ئەم ئاەتە بە ئاشکرا ئاماژە بە حیکمەتی نێردرانی پێغەمبەران عليهەی سەسلام دەکات کە دوورکەوتنەوەیە لە پەرستنی بت و پەیکەرەکان و ڕابەرایەتی کردنی مرۆڤ بۆ پەرستنی خوای باڵادەست جیاوازی سەروەرمان ڕەوشی پێغەمبەرمان عليهەی سەڵاتی وەسەلام جیاوازترە لە پاڵ ئەوەدا کە بە ڕەحمەد نێردراوە بۆ سەرانسەری جیهانیان لە هەمان کاتدا ڕاست پێدراوە کە بانگەوازی پەری و ئادەمی بکات بۆ ڕێگای عیبادەت ئەوەتا هاوڵی بەڕێز عەبدوڵای کوڕی مەسعود دەگێڕێتەوە لەگەڵ پێغەمبەری خوادا چوین بۆ شوێنێک بە چواردەورمدا خەتێکی کێشا و پێی فەرمووم لی نێمە دەرەوە ئەو جاخۆشی دوورکەوتەوە پاشکەمێک گوێم لە دەنگە دەنگ و ژاوەژاوێک بوو ئەمە نیگەرانی کردم چونکە دەترسام پێغەمبەری خواشتێکی بەسەردا هات بێت لەگەڵەوەشدا نەم دەتوانی لە جێگەی خۆم بجوڵێم چونکە پێی فەرموو بووم کە نەجوڵێم لە پاشان ڕسول الله درودی خۆی لێ بێگەڕایەوە و منیش هۆکاری ئەو دەنگانم لێپرسی پێغەمبەری خۆش فەرمووی بەرەی جینی ئیمانیان هێنا و بەیعاتیان پێدا بەم هۆیەوە مشت و مڕ لە نێوانیاندا سەری هەڵدا اینجا ئیماندار و بێ ئیمانەکانیان کەوتنە گیانی یەکتری هۆکاری ئەو دەنگانەش ئەمە بوو هەروەها هەواڵی مردنیشم پێڕاگەیاندا وەک بڵێی ناوەڕۆکی کۆتا وشەکانی پێغەمبەری خوا ئەم پەیامەی لە خۆگرتبوو ئەرکی من کردنەوەی ئەو شار ڕێگەیەیە کە ئینس و جین دەگەیەنێتە هیدایەت جا بەو پێی ئەمڕۆ گرۆی جیننیش باوەڕیان هێنا و گوێڕایەڵیان کردم ئەوە ئەرکم لە دنیادا تەواو بۆ و مانەوەم هیچ مانایەکی نییە ئیتر لەمە دو ماڵاوایش بکەم دەبێت خوایە گیان بمژێنە تا ئەو کاتەی ژیان خێرە بشم مرێن ئەگەر مردن چاکرە بوو تەبلیغ مەبەستێکی تر لە نردنی پێغەمبەران بریتە لە گەیاندنی تەبلیغی دین خۆ ئەگەر ئەوان نەنێرانایە ئەوە هیچ شتێکمان لەبارەی عیباەتەوە نەدەزانین هیچ ئەمر و نەهیەکمان پێ نەدەگەیشت و ئەرک و بەرپرسیارەتی خۆمان نەدەزانی واتە بێ ئاگا دەبووین لە نوێژ و ڕۆژ و زەکات و حەج هەروەها هەرگیز هەڵوێستی خۆمان لەمەڕ قەدەغەکراوەکانی وەک ئارەق و قومار و زینا و جەردەی و سو خواردن نەدەزانی بەڵێ ئێمە ئەمانە و چەندین مەسلەی هاوشێوەی ئەمانە تەنها لە ڕێگەی پێغەمبەرانەوە فێربووین بەم فەرمانبەریە مەزنەش دەوترێت وەزیفەی ڕیسالەت چونکە سەرجەم پێغەمبەران عليهەی سەسلام بە هەمان پەیامەوە هاتون تەنانەت ئەگەر جیاوازی لە هەندێ لەق و وردەکاری پەیامەکانیشیاندا بووبێت بەڵام لە بابەتە سەرەکیەکاندا هەمان شتیان ڕاگەیاندووە ئەمە بەست و ئەرکە گشتیە لە قورآانی پیرۆزدا بەم شێوەیە باز دەکرێت ئەوانەی کە پەیامەکانی خوا دەگەیەنن و لەو دەترسن و جگە لەو لە هیچ کەسی تر ناترسن خوا خۆی بەسە کە پاداشتی چاکەکاران بداتەوە و لە بێ باوەڕانیش بپرسێتەوە بەڵێ پێغەمبەران عەلەیهی سەلام بۆ بەدیهێنانی مەبەستێکی وانێتدا هەر بۆیە سرجەم ئەو کۆسپ و تەگەرانەی لە بەردەمیاندا قووت کرانەوە و ئەو کەسانەش کە لە ڕوویان داوەستان خۆ ئەگەر بەو کارە هەڵنەسای ئەوە مانای وایە پەیامەکەت بە تەواوی نەگەیاندووە دڵنیاش بەکە خوا دەتپارێزێت لە شەڕ و خراپەی خەڵکی چونکە بەڕاستی خوا هیدایەت و ڕێنمووی قەوم و هۆزی بێباوەڕان نادەن واتا ئەگەر تۆ کەم تەرخەم بیت لە کارەکەتدا کە گەیاندنی پەیامەکەتە ئەوە ئەو کەم تەرخەمیە کەم تەرخەمیەک نابێت کە تەنها پەیوەست بێت بە ژیانی کەسی خۆتەوە بەڵکو بابەتێکە ژیانی کەسی و کۆمەڵایەتی هەمووان دەگرێتەوە چونکە کاری تۆ بریتە لە ڕووناکردنەوەی ڕێگای سەررجە مرۆڤایەتی خۆ ئەگەر کەم تەرخەمیت کرد و مافی خۆیت پێنەدا کە هەرگیز شتیوانە بۆ و ناشبێ ئەوە هەموو مرۆڤایەتی لە تاریکیدا دەمێنەوە لە ڕاستیدا پێغەمبەری ئازیز درودی خی دەبێ زۆر باش دەرکی بە گرنگی پەیامەکەی کردبوو بۆ ئەگەروانە بواە ئەوە هەرگیز بەو ئەرکەن نەدەنێرا و ئەو بەرپرسیارێتیەی لە چارەن نەدەنووسرا تەبلیغ لای پێغەمبەری خۆ پاش ئەوەی ئەو ئەرکە پیرۆزە بە پێغەمبەری خوعاالەی سەڵاتی وەسەلام سپێررا سرجەم ژیانی لە پێناوی گەیاندنی پەیامەکەیدا بەسەر بن ماڵ بە ماڵ دەگەڕا و لە سۆراخی دۆزینەوەی کەسانێکدا بوو کە قبولکردنی پەیامەکەی لێڕادەبی کاردانەوەی بەرەی نەیار لە سەرەتادا بریتی بوو لە بایەخ پێنەدان و فەرامۆشکردن پاشان گۆڕا بۆ لاقرتێ و گاڵتە پێکردن لە دوا قۆناغیشدا پەنایان بردە بەر بەکارهێنانی گشت جۆرەکانی زەبر و زەنگ و ئەشکەنجەدان دڕک و داڵیان فڕێدەدایە سەر ڕێگاکەی و کاتێکیش بۆ نوێش دەوەستا پاشەڕۆی ئاژەڵیان بەسەردا دەکرد و هەموو چەشنە بێ حرمەتێکی پێڕەوا دەبیندرا بەڵام پێغەمبەری خوا بە هیچ کام لەمانە بێ ئومێد نەبوو ورەی نەڕوخە چونکە ئەو لە پێناو ئەمەدا نێردا بوو بۆیە دەبینی تەنانە چەندین جار سەردانی سەرسەختترین دوژمنەکانیشی دەکرد و پەیامی خوای پێڕادەگەیاندن بەڵێ دەبێت چەند جار ڕۆیشتبێ بۆ لای دوژمنانی دینی هاوشێوەی ئەبوو جەهل و ئەبوو لە بوو حەق و حەقیقەتی بۆ باس کردبن پێغەمبەر درودی خوای لێبێ لەناو بازارەکاندا دەگەڕا و بە ئومێدی ئەوەی ببێتە مایەی هیدایەتدانی کەسێک یەکەیەکەی دەوارەکان دەگەڕا بەڵام گشت دەرگاکان بەڕوویدا دادەخران لەگەڵەوەشدا لە دەرفەتێکی تردا لە هەمان دەرگای دەدایەوە و هەمان شتی دووبارە دەکردەوە کاتێکیش ئومێدی بە مەکە نەما بەرەو تائیف کەوتەڕێ تائیف شوێنێکی گەشتیاری و باخ و باخات بوو ناز و نیعمەتەکانی تائیف خەڵکەکەی تووشی لوتبەرزی و ڕۆچون لە ڕابواردندا کردبوو و نەبێ هەڵوێستی خەڵکی تائیب لە هی مەکەیەکان جیاوازتر بووبێت بەڵکو لە مەکەیەکان خراپتر هەرچی کوڕ و کاڵ و شەقاوەیان هەیە کۆیان کردەوە و دەستیان کرد بە بەربارانکردنی ڕسووری ئەکرەم بەڵێ ئەو پێغەمبەرە نازدارەی کە تەنانەت فریشتەکانیش تێریان نەدەخوارد لە تەمەشاکردنی سیمای تابانی و ڕووخساری شیرینی کەوتە بەر ڕێژنەی بەردی ئەو دڵ بەردینانە و لە تائیڤ و دەریاندا پێغەمبەری سەروەر لەم گەشتەدا زەیدی کوڕی حارتە ڕزای خی لێبێ لەگەڵیدا بوو ئەو زەیدەی کە بە کوڕم بانجی دەکرد و زۆری خۆش دەویست هەرچەندە زەید هەوڵی دەدا بە جەستەی خۆی پێغەمبەری خوا لە بارانی بەردەکان بپارێزێ و ببێتە قەلغان بۆی بەڵام لاشەی پیرۆزی پێغەمبەر درودی خوای لێبێ چەندین بەردی بەرکەوت و خوێناوی کرد پێغەمبەری نازدار لە تاو ئەو هەڵمەتە بێ بەزەیانەیەدا پەنای بردە بەرباخێک و لەژێر سێبەری دارێکدا وچانیدا دەست بەجێ جوبراییدی ئەمین لە بەردەمیدا دەرکەوت و پێی ڕاگەیان کە ئەگەر ئیزن بفەرموێ ئا ئێستا ئەو شاخە بەرز دەکاتەوە و بەسەر ئەو دڕندانەدا قوڵپی دەکاتەوە بەڵام پێغەمبەری خوا ئەگەرچی زۆریش ئازاری پێگەیشت بوو وەک ئەو بیری نەکردەوە و بۆیە فەرمووی نا نەخێ بەڵێ ئەگەر لە نێو ئەمانەدا با لە داهاتویەکی زۆر دووریشدا بواە کەسانێک ئیمانیان هێنابایە ئەوا بەڕووی بەڵا و سزاکاندا نەخێری هەڵدەبژە دوای ئەمە دەستی نزای بۆ لای پەروەردگار بەرز کردەوە و فەرمووی سوکیم لە لای خەڵک تەنها بۆ لای تۆ دێن یا ئارحەم ڕاحیمی تۆ پەروەردیگاری چەساوە و داماوانی پەروەردیگاری منیش بە چێم دەست پێت بە کەسێکی دوور ڕووم لێ گرش بکە یان بە دژمنێک کە کاروباری منت داوەتە دەستی ئەگەر خۆت لێم تووڕە نەبی ئەوا گوێ نادەمە ئەو بەڵا ئازارانەی دەیچێژم بەڵام بێوەی و لێبوردنت بۆ من گوشادترە پەنا دەگرم بە نووری دیدەت کە هەموو تاریکیەکانی ڕووناک کردوێتەوە و سەرجەم کاروباری دنیا و قیامەتی لەسەر ڕاوەستاوە لەوەی کە تووڕەی و قین و خەشمت بەسەر مندا ببارێ و گرفتارم بکە هەموو ملکەچیە کار بۆ تۆیە تاوەک و ڕازی دەبی هیچ هەوڵ و هێزێکیش بەبێ تۆ نابێت لەو کاتەدا کە پێغەمبەری خوا سەرگەرمی دوعاکردن بوو بە ئەسپایی یەکێکە تەپاڵیان و هێشوێک ترێی خستە بەردەمیان کاتێک پێغەمبەری خوا دەستی بر بۆ ترێکە بسمیل لای کرد پاشان خواردی ئەمە ڕووداوێکی چاوەڕوان نەکراو بوو بۆ عداسی کۆیلە بۆیە عداس بەسەر سوورمانەوە وتی ئەمە قسەی خەڵکی ئەم ناوچەیە نییە لە بەرامبەردا پێغەمبەری خوا فەرمووی تۆ خەڵکی چ وڵاتێکی و لەسەر چ دینێکی وتی من مەسیحیم و خەڵکی شاری نینەوام پێغەمبەر درودی خوای لێ بێ فەرمووی واتا خەڵکی شارەکەی یونس کوڕی مەتتا پێغەمبەری عداز بەسەر سوورمانەوە وتی تۆ لە کوێ یونس کوڕی مەتا دەناسی پێغەمبەری خوا لە وەڵامدا فەرمووی ئەو برامە ئەو پێغەمبەر بۆ منیش پێغەمبەر عداز لە تاو بیستنی ئەم قسانەدا خۆی پێ نەگیرا و خۆی دا بەسەر قاچی پێغەمبەری خوادا و کەوتە ماچکردنی بەڵێ ئەوەی چەندان ساڵە بەدوای داوێڵە ئێستا چێ و بە چەشنێک کە هەرگیز بە خەیاڵیدا نەدەهات لە بەرامبەریدا دانیشتووە عداس ئەم هەلەی لەدەست نەدا و ئیمانی هێنا خۆ ئەگەر ئەم ڕووداوەی دوایی نەبواە ئەوە پێغەمبەری خوا بە دڵتەنگی و پەژارەوە لە تائیف دەگەڕایەوە نەک لەبەر ئەو ئازارانەی کە چەشت بەڵکو لەبەر ئەوەی هەلێکی بۆ نەڕەخسا تاکو بانگەوازەکەی بە هیچ کەسێکیان بگرن بەڵام ئێستا لە خۆشیاندا باڵی گرتبوو ئەوە تا عاداز لەسەر دەستی هیدایەتی وەرگتووە بەڕاستی سەرداری پێغەمبەران هەرگیز خاو نەدەبەوە لە گەڕان بە دوای ئەو دڵ و سیما پاکانەی کە بۆ حەقیقەت کراوە بوو ئەرکە دەشی دۆزینەوە یەکسەر دەچووە ناو ناخیانەوە و ئیلهامەکانی ڕۆحی بەسەردا پەخش دەکردن بەم شێوەیە تریفە پرشنگدارەکەی دەوری ڕۆژ دوای ڕۆژ فراوان دەبوو هەر فراوان بوونێکیش ڕق و کینەی کوفری ئەستورتر دەکرد و بەرەو شێتێتی دەیبرد هەروەک چۆن ئەمڕۆ کوفر لە بەردەم بێداربوونەوەی ئیسلامیدا لە خۆرهڵات و خۆر ئاوای جیهاندا وەک شێتی لێهاتوە و خەریکی وڕێنەکردنە ئەم شێتیە باوەڕێکی وای لا دروستکردن ڕۆژ هات وەک ئەوەی بیانەوێ بە فووی دەم خۆری ئاسمان بکوژێنەوە ئاوها بە یەکجار ویستیان ئەم مەشخەڵە ئیلاهە بکوژێنەوە بەڵام هەیهات خۆر لێرەدا تەنها ئامرازێکی لێکچواندنە ئەگەرنا ئەو نورەی پێغەمبەری خوا درودی خوای لێ بێ هێناویەتی بە جۆرێکە ڕووناچی خۆر خامۆش دەکات ئەوانەی بەو بیر و باوەڕە پوچانەیانەوە دەیانەوێت نور و ئاینی خوا بەدەمیان بکوژێنەوە و خامۆشی بکەن بەڵام خەیاڵیان خاوە خوا ناهێڵێت ئاواتیان بێتە دی و هیچ شتێکی تری ناوێت جگە لەوە نەبێ نوری خۆی تەواو بکات و ئاینەکەی سەر بخات هەرچەندە کافر و بێباوەڕان پێی سەغڵەت و دڵتەنگ بن لەم سەردەمەی خۆشماندا چەند پزیسکێک لەو مەشخەڵەی پێغەمبەری خوا دایگیرساندووە دەرونی ئێمەی تاوداوە و سەدان هەزار کەس وەک پەروانە بوونەتە ڕێبواری ئەم ڕێگەیە و گیان لەسەر دەست لە پێناوی بەرزکردنەوەی بانگەوازەکەیدا سەرگەرمی خزمەتن کەوابێ خی گەورە ویستی وابووە ئەو ڕەهێڵە محەممەدیە سەر لە نوێ ببارێتەوە و ئەو زنجیرە زێڕینەش هەر بەردەوام بێت لە بەرامبەر ئەمەشدا نەڕق و تونند و تیژی کوفر و نەشاڵاوی سوپاکانی شەیتان ناتوانن بەری لێ بگرن و کاروانەکەی ڕابگرن بەڵێ ئەو تۆوانەی بە ئیخلاسەوە چێنراون زوو بێیان درەنگ هەر شین دەبن و ئەو نورەی پێغەمبەری خوا پەخشی کردووە هەرگیز خامۆش نابێت کاتێک مەکە چیتر نەیتوانی پێغەمبەری خوا درودی خوای لێ بێ لە ئامێز بگرێ کۆچی کرد بۆ مەدینە تاکو لەوێ بەردەوام بێ لە بڵاوکردنەوەی نور و هیدایەتدا بەڵام دەبوو لەوێ خەریک بێ لەگەڵ جوولەکە و منافیقەکانیشدا سەرکردایەتی جەنگ بکات دژی کافران و ددانی پیرۆزی بشکێ و ڕوومەتی خوێناوی ببێت و دووچاری برسێتی و تینوێتی ببێتەوە تەنانەت زۆرجار برسێتی تەنگی پێ هەڵدەچنی و لە تاوا بەردی بە سکیەوە دەبەست بەڵام لەگەڵ هەموو ئەمانەشدا بۆ ساتێکیش ئەرچی تەبلیغی فەرامۆش نەکرد سرجەم لایەنەکانی دین تا دەگاتە بچووکترین مەسەلە هەمووی ڕوونکردەوە و گەیاندی بە درێژایی مانەوەی لە مەدینەی منەوەرەدا و وێڕای دەستە و یەخەبوونی لەگەڵ دەوڵەتانی تردا کەچی هەرگیز ئیرشادی تاکەکانی پشتگوێ نەخست جاری وا هەبوو عەڕەبێکی دەشتەکی دەهاتە خزمەتی و پرسیارێکی لێ دەکرد کە پێشتر سەدان جار وەڵامی دابووە لەگەڵ ئەوەشدا بە شەوق و تاسەوە وەڵامی دەدایەوە و هەرگیز بێزاری دەرنەدەڕی تەبلیغ وا تا ڕێنماییکردنی خەڵکی بۆ سەر ڕێگەی ڕاست کە ئەمەش مەبەست و حکمەتی ناردنی بێغەمبەران و ڕەوانەکردنی سوڵتانی پێغەمبەرانە ئەو ڕێگەڕاستەی کە تێگڕای ئیمانداران ئاشنان پێی و پێویستیشە باش شارەزای بن ڕۆژانە زیاتر لە چل جارداوا لەخوا دەکەین کە هیدایەتمان بدات بۆ ئەو ڕاستەڕێی کە پێغەمبەران و ڕازگویان و شەهیدان گرتویانەتە بەر و وەک ئەوان بمانگەیەنێت بە مەبەست و نیازی خۆمان ڕێگەی ڕاست ڕێگەیەکی پان و بەرینە و هەموو کەسێک بەشی خۆی تیادا هەیە چونکە خاتەمی پێغەمبەران درودی خوای لێبێ ئەی پێغەمبەر بەڕاستی ئێمە تۆمان ڕەوانە کردووە وەک شایەت و مژدە بەخش و ئاگەدار کەرەوە پێغەمبەری خوا درودی خوای لێبێ بیست و سێ ساڵی ڕەبق بەرپرسیارەتێکی سنگینی وەک پێغەمبەرایەتی هەڵگرت و بە سەرکەوتویەکی بێوێنە کە بۆ هیچ خاوەن بانگەوازێکی تر نەڕەخساوە فەرمانبەری سەرشانی بە پایان گەیان بەم جۆرەش ئاوێتە لەگەڵ ئەم هەست و ڕۆحێتەدا ڕۆژ لە دوای ڕۆژ لە کۆتاییە پیرۆزەکە نزیک دەبووەوە پێغەمبەری خوا حەجی ماڵئاوایی ئەنجام دەدا خۆ لە تەمەنی مبارەکیشیدا تەنها یەک حەجی کردووە ئێمە لە هەمان کاتدا بەم حەجە دەڵین حەج لاکبەر چونکە پێغەمبەری ئازیزمان تیایدا حەج و ئەمڕەی هەردوو پێکەوە ئەنجامدان جاییتر لەو کۆتا حەجەدا پێغەمبەری خوا درودی خوای لێبێ سواری وشترەکەی بوو ئەوەی پێویست بۆ ڕای بگەیەنێ جارێکی تر تەبلیغی کردەوە بەڵێ هەر لە حکمی کوشتن خوێن و مافی ئافرەتەوە تا دەگاتە باسکردنی سوو پەیوەندی نێوان تیرە و هۆزەکان هەموو شتێکی باس کرد جارێکی تر هەموو ئەوانەی پێگەیانەوە لە هەر جارێکیشیاندا ڕووی دەکردە کۆمەڵی ئیمانداران و پێی دەوتن ئەلا هەل بەلغت ئایا گەیاندم ئەوانی ژوەڵامیان دەدایەوە بەڵێ شایەتی دەدەین کە گەیاند و ئەنجامت دا و ئامۆژگاریت کرد ئەویش بە پەنجەی مبارەکی ئاماژەی دەکرد بۆ ئاسمان و شۆڕی دەکردەوە بۆ سەر خەڵکەکە و سێجا دەیوت اللهم مەشهد خوایە بەشایەت لە ڕاستیدا فەخری کائینات ئەرکەکەی بەکامڵی و تێر و تەسەلی بە ئەنجام گەیاند و بە باشترین شێوە تەبلیغی کرد بۆیە ویژدانی ئاسوودە و دەرونی گوشاد و دڵی بێ خەم بوو هەنگاو بە هەنگاو خۆی بۆ دیداری پەروەردیگاری ئامادە دەکرد ئەو مەردی مراقەبە بوو سەر تاپای ژیانی لە چوارچێوەی ئەو چاودێریە هەستیارەدا بەسەر بێت لە خۆی دەپرسی ئەرێ دەبێت توانی بێتم ئەو ئامانجەم بەدی بهێنم کە خوای گەورە لە پێناویدا منی بۆ خەڵکی ڕەوانە کردووە نوری نەمر.